ئەوڕۆ پیاوێک تەلەفۆنی بۆ کردم وتی مامۆستا فریام بکەوە وتم خێر چییە هیوڵای دوو جارژنم مارە کردەوە هەر تەلاقم داوە وا بزانم سەحرم لێکراوە پێیان و توومەوەڵا نەفرێک گوتوێتی چارەسەریت لای منە وتی توومە چۆن توێتی کاکە بەردێک پێ هەیە پێ دەڵێن حەجر سوڵتان حەجەرە سوڵتان بە دوانزە گەڵایە ئەوە دەبێت لات بێ و لە گیرفان تا بێ و دائیمەن پێت بێ و ئەوە شتی لەسەر دەخوێنین ئەم بەردە کە لات بێت حەجەرە سوڵتانت لا بێەوە ژنت دەست دەکەوێت تەلاقشی نادەی بزانە چۆن دەیانەوێت بیخەڵەتێنن بەردێک بەردێکی بێکەڵک بەرچیە ناوی دەێن حەجەرە سوڵتان بیخە گیرفانتەوە سحرێکی لێ دەکەن و دوانزە گەڵای لێ وەردەگرن ساحیر تێگەیشتی ئەو قوڕ بەسەر و داماوەش اعتقادی بەو بەردە دەبێت اعتقادی بە رب العالمین نامێنێ کە خوای گەورە بۆی ئاسان کا زەواج لەمە دوای اعتقادی بەو بەردەیە کە لە جیرفانیدایە دەی بەردەکە بۆم بکەی زەواج بەشکو لەمە دوا ژنێکم دەستکەوێ بەشکو کە دەستم کەوجە تەلاقی نەدەم تێگەیشتی جەهالەت و نەفامێتیە بەڕاستی ئیعتیقادت لە رب العالمینەوە لاچێ لەمەودوا ثقەت متمانەت بەخوا نەمێنێ متمانەت بە بەردێک بێ دوانزە گەڵاشی پێ بدەیت دوانزە گەڵاش وتم کورە برام بۆوا داماویت بۆوا فەقیریت چیت داوە لەو فێڵ و تەڵەکەی ساحر و جادو و بازەکان دوورکەوە لەیان و تەوەکل لەسەر خوابێ و انشاءله خی گەورە کارت ئاسان دەکە جا مەبەستم چیە براکەم ما یضرهم ولا ينفعهم ستا ئەم بەردە لە غەیری زەرەر ئەوە هیچ دوانزە گەڵای پێدەدا و تووشی شیرک و کوفریشی دەکا ئەو جا بارێک شێ دەبێ هەڵی گرێ ئەو جا بێ عقلیەکیشە چ سوودێکی هەیە هیچ هەرچی سوودە نیەتی هیچ سوودێکی هەیە بچێتە هەر شوێنێک هەر کەسێک عقلی هەبێ بیبینێ بەردێک لە جیفانی دەمە چی هەڵگرتووە خەڵ گاڵتەی پێدەگا بەڕاستی